شاکارێک لە ژیان دروست بکە بڕیاری ژیان بدە نەک ئەوەی ڕۆژی خۆت بە کۆتایی بهێنی ئەمە باشترین هاندەری تۆیە و ببیتە کەسێکە شانازی پێوە بکەیت سەرکەوتن بەبێ ماندووبوون هەرگیز مسۆگەر نابێت. ئەگەر بەو شێوەیە دەست بەکار بی هەموو ئەوانەی لای تۆ خەون و خەیاڵن و مسۆگەر دەبن و دەبنە بەشێکی ڕاستەقینەی ژیانت زۆربەی خەڵکی نازانن بەڕاستی لە ژیاندا چیان دەوێ لەمەش خراپتر کەسانێک هەن دەزانن لە ژیاندا چیان دەوێ بەڵام بە هیچ جۆرێک بۆی دەست بەکار نابن ئەوانە تەنها پاڵیان لێداوەتەوە و چاوەڕوانن ڕۆژێک هەموو ئەمانە بێت بێتە بەردەستیان ئەو ڕۆژەش هەمان ئەمڕۆیە ڕۆژەکە هەر ئێستایە گەورەترین داوی سەر ڕێگەی سەرکەوتن و ئەوەی بەربەسە کە خەڵکی نەتوان بۆ گەیشتن بە مەبەستەکەیان هەوڵبدەن ترسە لە شکست، ترس لە سەرکەوتن، ترس لە دەرکران، ترس لە ئازار و ترس لە هەموو نەزانراوەکان. دەزانی چۆن ترس سنووردار دەکرێ؟ تەنها ڕێگەی دوورخستنەوەی ئەو ترسەی بۆتە سێبەری ژیانت ئەوەیە کە شوێنی بکەوی و ڕووبەڕووی بوەستیتەوە و شاڵاوی بۆ بەری. دەتوانی هەر ئێستا بگۆڕێی بەو کەسەی کە خەونی پێوە دەبینی. هەرگیز دەستە و ئەژنۆ دامەنیشن و بەڕێ بکەون دەبینن کاتێک کە بەڕێکەون سەختیەکانی ژیان ئاسانتر و شایانی زیاتر بەرگەگرتن و ئومێدی ژیانتان زیاتر دەبێ. دەستەوەژنەو دانیشتن و دەست بەکار نەبوون و خۆ بەدەستەوەدان خراپترین کارەساتێکن کە لە ژیانی مرۆڤدا ڕووەدەن، وردە وردە متمانەی کەسەکە لە بەین دەچێ و پرتەوی و ئومێد و تروسکایی کەسەکە بۆ ژیان کەمەبێتەوە و بە تێپەڕینی زەمەن کەسەکە هیچ ڕێگایەکی بۆ ڕووناک نابێتەوە. دەستەوەژنەوبوون دیدی مرۆڤ لە ژیاندا کز دەکا. هەر کارەساتێکی خراپ بێتە پێشەوە کەسەکە پێی قایل دەبێ، بەمەش گۆشەنشین دەبێ. ئەم سەرڕێژبوونەش هێندە خایەنێ کەسەکە هەموو شتەکان لە ترسی لەدەستدان و نەوێرانی هەنگاو هەڵگرتن لە دەستیانەدا و مایەپووچ دەبێ. خۆکێشانەوە لە شەقامی ژیان و دەست شۆردن لە هەنگاونان و پاڵدانەوە بە دیواری ڕێبواران و سەیرکردن لە دوورەوە لەوانەیە بە ڕووکەش گریمانەی لەدەستدانی بەهاکان کەمکاتەوە بەڵام لە کاری تاک کەسیدا لە ناخەوە دەیڕووخێنێت لە کەمترین ماوەدا کەمترین تروسکایی و ئومێدی بۆ بەردەوامی ژیان بۆ نامێنێتەوە. ئەگەر گومان و دوودڵی سەراپای ئێوەی تەنیوە، ئەگەر هەستی ناتوانایی و داماوی بەسەرتاندا زاڵە، ئەگەر هەست دەکەن چیتر متمانەتان بە خۆتان نەماوە، ڕێگە چارەی ئێوە تەنها شتێکە. هەستن و دەستبەکاربن. تەنها و ئەمە. گرنگ نییە ئەو کارە چییە. دانانی پەڕەیەکی سپی نووسینی پێشنیار و کێشەکانتان ڕێگەچاری بە ئاکامە، دەکرێت نووسینی ڕستەیەکی ئومێدبەخش بێ بۆ خۆتان. دەکرێت تەلەفۆنکردن بۆ چەند کەسێک و دۆست و ئاشنایەک بێ، یان پاککردنەوەی ماڵ و ڕێکخستنەوەی شتەکان بێ، یان گەڕانێک بێ بەدوای هەلی کاردا، دەکرێ هەر کارێک بێت بێجگە لە دانیشتن و خۆبەدەستەوەدان. دەبینی بەهۆی چالاک بوونتانەوە دنیای دەوروبەریشتان دەست بە گۆڕانەکا. ڕێک وەک پەروانەیەک کە کەوێتە ئاوێکەوە بێ جووڵە دەوەستێ، بەڵام بە حوکمی باڵ لێکدان و جووڵەکردن ئاوەکەش دەست بە جووڵە ئەکا. پەیوەستە بە وزەی تەرازووی باڵی پەروانەکەوە، ئاوەکەش شەپۆلەکانی کەم و زیا دەکەن. ئەگەر ئەم شەپۆلانە بە ئەندازەی پێویست بەهێز بن، دەتوانن دوای گەڕانەوەیان لە کەنارەکانی وشکایی دووبارە بەرەو تۆ بگەڕێنەوە بە شێوەی وزەیەکی دوو هێندەیی پەروانەکەی ناخی تۆ لە نقوم بوون دەرباز بکەن و بەرەو کەناری بەرن. بە هەر حاڵ هیچ کەس بۆ کەسێکی کەوتوو دەستی هاوکاری درێژ ناکا، بەڵام کەسێک کە خۆی کەنار دەدا هەمیشە توانێ ئومێدەوار دەستی فریادڕەسی چواردەوری خۆی بێت. هەستن و ببزوێن و بەڕێ بکەون بە ڕێکەوتن گەلێک ئاسانتر و بێدەردەسەری ترە لە دەستەوەژنۆ دانیشتن و خۆ بە دەستەوەدان. ئەگەر وا دەزانی لە کارکردندا ماندووبوون و سەختی و مەترسی هەیە ئەوە بزانە کە لە هەڵەدای زەحمەت و دەردەسەری و ناڕەحەتی و دەست تەوژنە و دانیشتن سەدان جار زیاتر لە دەست بەکاربوون و بەڕێکەوتن سەختترە. لە ڕاستیدا هەمیشە بزاڤی ئەنجامدان و بڕیاردان و هەنگاو هەڵگرتن ئارامبەخشتر و ئاسانتر و بەئاکامترە لە قەتیسمان و وەستاندن. ئەگەر خۆتان بڕیاری بزاڤێک نەدەن نەکەونە ڕێ هەرگیز ناتوانن لەم دۆخی نائومێدی و داماویە بێنە دەرەوە ئەو کات دڵمردوو دەمێنەوە دەزانن چۆن چونکە دەستان هەڵبڕیوە خۆتان داوە بەدەستەوە بۆیە ئەنجامی هەر بزاڤێک و جوڵانێک یان چالاکیەک بێسوود تەنانەت هێندێک جار زیان بەخشیش دەبێ. تا ئێستا هەرچەندە سەرکەوتنت بەدەست هێنابێ، ئێستا هەرچەند سەرگەرم بی لە قوڵایی ناخەدا ئەم بنەمایە هەیە کە ئەرکی تۆ بۆ ژیان بە توانایە و زۆر فراوانیشە. هێزێکی پەرج و ئاسا کە مەزنترین خەون و ئارەزووەکانمان بەدی دەهێنێ لە ناخماندا پەنهانە. کاتی ئەوەش هاتووە ئەو هێزە ڕەها بکەین. ئەندێشەکانت پێک بهێنە ئەگینا کەسانی تر بەدی دەهێنن. خواستەکانت بخەرە مەیدانی کردارەوە ئەگینا کەسانی تر بەرنامەسازیت بۆ دەکەن. ئەگەر زستان دەرگای ماڵەکەتی پێ داخستیت و بەفر و شەختە چواردەوری تەنیت، چاوڕوانی هاتنی بەهار بە و پەنجەرەکانت بکەرەوە بۆ شنەبایەکی ساف و دڵڕفێن. دوور بڕوانە لە ڕەوی باڵندەکان. دەبینی کە ڕۆژیش تیشکە زێڕینەکان پەخش دەکاتە سەر لق و پۆپی دارەکان بۆ ئەوەی تەمەنێکی نوێ و خەونێکی نوێ و دڵێکی نوێت پێ ببەخشێ. گەشت مەکە بۆ بیابان بۆ ئەوەی بەدوای سەوزایی جواندا بگەڕێی چونکە لەوێدا تەنها غەریبی ئەدۆزیتەوە، سەیری ئەو دار و سەوزە یانەی دەوروبەری خۆت بکە بۆ ئەوەی لە سێبەرەکەی بحەسیتەوە. هەوڵ مەدە حسابی دوێنێت زیندوو بکەیتەوە لەوەی کە زیانت کردووە چونکە کاتێک تەمەن پەڕەکانی دەوەرێنێ جارێکی تر ناگەڕێتەوە بەڵام لەگەڵ هەموو بەهارێکدا پەڕە و گەڵا و لق و پۆپی تر دەڕوێن کە ئاسمانت بۆ دادەپۆشن لەوانەش گەڕێ هەندێک جاری تریش چاوی مرۆڤ لەسەر هەندێک ڕەنگ ڕادێت و توانای بینینی ڕەنگی تری نابێ. ئەگەر هەوڵ بدا دەبینێ کە ڕەنگی ڕەش جوانە، بەڵام لەو جوانتر ڕەنگی سپییە و ڕەنگی خۆڵەمێشی ئاسمانیش هەست و سۆز و خەیاڵەکان دەبزوێنێ، بەڵام کاتێ کە ئاسمان شینە لەو پەڕی سافیدایە، کەواتە بەدوای سافیدا بگەڕێ، ئەگەر بۆ چرکەیەکی کەمیش بێ. بەدوای وەفاداریدا بگەڕێ هەرچەندە ماندووکەر و ستەم بێ دەستیش بگرە بە تیشکەکانی هەتا ئەگەر دووریش بوو هیچ شوێنێکیشت بۆ دڵت هەست و سۆز و ڕۆژەکان مەهێڵا کە ڕۆیشتووە و ناگەڕێتەوە. ئەوەی کە گرنگە لە دنیادا چۆنێتی ژیان کردنە نەک تەمەنێکی درێژ. گەورەترین بەهرەیەک کە خوای گەورە پێی داوین نیعمەتی چاوەڕوانی و دڵنیا نەبوونە سەبارەت بە ئایندە، ئەگەر پڕاوپڕ لە پێشهاتەکانی ئایندە بە ئاگابووینایە ژیانمان زۆر ناخۆش دەبوو، ڕاستی ئەوەیە لە ژیاندا هەرگیز دەرکیەوە ناکەین چ ڕووداوێک لە چاوڕوانی ئێمەدایە پێ چێ چەند ساتێکی دێکا کارەساتێک ڕووبدا کە ڕێڕەوی ژیان و چۆنێتی ژیان کردن سەر لەبەر بگۆڕێ دەبێ گۆڕانکاریمان خۆش بوێ چونکە گۆڕان تەنها شتێکە کە دابڕانی لە دوایە تا لە ژیاندایی بەهرەمەند بە لەو ژیانە هەموو شتێک تاقیب کەرەوە و خۆت و دۆستانت خۆش بوێ خاوەندارێتی بکە سوودمەند بە لە فرسەتەکان پندوانە لە هەڵەکانت وەربگرە فێری دۆزینەوەی سەرچاوەی کێشەکان بە و پشتگوێشیان بخە، هەوڵمەدە کامڵ بی، بەڵام نمونەی بەرزی مرۆڤایەتی بە، هەمیشە ڕێگەی پێشڕەوی بۆ خۆت بدۆزەرەوە. تەنها ڕێگەی هەستی نەرمونیانی و فراوانی ژیان ئەمەیە کە هەقناس و سوپاسگوزار بین و قەدری ئەو شتانەی کە هەمانە یان دەمان بێ بە چاکی بیزانین. ژیان خاوەنی سیستەمێکە، ئەوەی ئەمڕۆ ئەنجامی ئەدەی کاریگەری لە سەرەنجامدانی ئەوەی سبەی لێ هەیە، ڕەنجی ئەمڕۆ، گەنجی سبەینێ فەراهەم دەهێنێ. ئەگەر هەنگاوێک بۆ دواوە گەڕایتەوە، هەرگیز بێ هیوا مەبە، لە یادت نەچێ تیر پێویستە بگێڕدرێتەوە بۆ دواوە بۆ ئەوەی بە بەهێزی بەرەو پێشەوە بڕوا. ژیری مرۆڤ وەکو چەتر وایە تا نەکرێتەوە کار ناکا. هیچ شتێک بەبێ ماندووبوون بەدەست نایە تەنها هەژاری نەبێ. هەموو خەمێک دەڕوا و کۆتایی دێ تەنها یەک خەم نەبێ ئەویش لێپرسینەوەی ڕۆژی دواییە، هەموو ئازارێک کۆتایی دێ تەنها یەک ئازار نەبێ ئەویش ئازاری ویژدانە. باوەڕبوون بە قەزا و قەدەر مانای ئەوە نییە کە تۆ بخەویت و چاوەڕوانی ڕزق و ڕۆزی بکەی، بەڵکو مانای وایە هەڵسە و کار بکە، بەدوای ئەو ڕزق و ڕۆزییەدا بگەڕێ کە لە قەدەرتدا ئەم پاڵتۆیە لە باشترین کەرەستە بەرهەمهێنراوەکان بۆ دوگمەکانی ئاڵتونی بوون. ئەو پاژەوەی پاڵتۆکە ئەباتە بازاڕ و بە بازرگانێکی ئەفرۆشێ ئەگەڕێتەوە لای هاوڕێکانی و نزیکترین هاوڕێی لێ ئەپرسێ پاڵتۆکەت بە چەند فرۆشت؟ ئەویش جواب ئەداتەوە کە پێی ئەڵێ بە سەد سکەی زیو. هاوڕێکەی پێ ئەڵێ مەبەستت ئەوەیە کە بۆ پاڵتۆیەکی وەها بەنرخ تەنیا سەد سکەی زیوت وەرگرت؟ کابراش ئەڵێ بۆچی ژمارەیەک هەیە لە سەد زیاتر بێ؟ بۆ زۆر کەس ژیان وەهایە. ئەوان تەنیا توان تا سەد بژمێرن و ژمارەیەک لەوە زیاتر نازانن. نابێ فەرامۆشی بکەین کە پێگەی ئێمە وەکوو سەروەری مەخلووقات و جێنشینی خوای گەورە لەسەر زەوی، ئەوە نییە کە لە نەبوونی و داماویدا بژین و هەر ڕۆژە و بە قەیرانێکی دارایی ئازاردەرەوە بناڵێنین. پشکی ئێمە لە دەریای بێ کۆتایی یەزدان، ڕازیبوون با جۆگەلەیەکی بچووک نییە.